الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن والاه اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم انا نعوذ بك من ان نشرك بك شيئا نعلمه ونستغفرک لما لا نعلمه آمین برایانی بەڕێز و خۆشەویستم بە پشتیوانی ئەله و تەعالا لە زنجیرەوانەیەکدا کتابی پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیددا دەخوێنین ئەم کتابە فەتوایەکە لەبارەی حوکمی شەرعی پێشمەرگەوە. ئەهلی عیلم کاتێک کە فەتوایان داوە بە دوو شێوە بۆ فەتوادانەکانیان یانەوە تا لە سەرتاوە حکومە شەرعەکان لەبارەی هەر شتێکەوە وتووە و بەیانیان کردووە و ڕۆشنیان کردوێتەوە و پاشانیش دەلیل و بەڵگەی شەرعیان لەسەر فتواکە هێناوەتەوە کە داویانە واتە لە سەرتاوە حکومە شەرعیەکان ڕۆشن کردوەتەوە پاشان بەڵگە شەرعیەکانیان لە قورآانی پیرۆز و لە سنەتی پاکو بێگەردی پێغەمبەری بە ڕێز و خۆشەویستمان و سەل الله عليه وسلم ئیجماع و قیاس هێناوەتەوە یان بەڵگە شەرعەکانیان هێناوەتەوە لە کۆتاییدا حوکمە شەرعیەکەیان بەیان کردووە و فەرموویانە، بە پێی ئەم بەڵگە شەرعیانەی کە لە سەرەتاوە هێنامانەوە حوکمی شەرعی ئەم مەسەلەیە ئەمەیە. لەم کتێبەشدا، کتێبی پێشمەرگە، کۆمەڵی کوفر و ڕیددە، لە سەرەتاوە پێناسە و تەعریفی پێشمەرگە کراوە، پاشان کار و ئەعمالی پێشمەرگە، پێشمەرگە کارەکانیان چییە؟ پاشان بەڵگە شەرعەکانی قورآانی پیرۆز و فەرموودە پاک و بێگەردەکانی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان و صل الله عليه وسلم و ئیجماع و یەکدەنگی و کۆڕایی صحابە بەڕێزەکانی رسول الله صل الله عليه وسلم هێنراوەتەوە پاشان حکمی شەرعی پێشمەرگە لە دینی پیرۆزی ئیسلامدا بەیان کراوە و ڕوون کراوەتەوە و باس کراوە لە دوای ئەم فەتوایە لە دوای ئەم حکومە شەرعیە و ڕوونکردنەوەی ئەم حکومە شەرعیە لەم کتێبەدا بەرپەرچ و ڕەدی کۆمەڵە شوبهەیەک دراوەتەوە کە لەلایەن گومڕاکانەوە ئەو شوبهەیە دەهێنرێتەوە بۆ ئەوەی کە بوترێ پێشمەرگە مسلمانە بە بەڵگەی شەرعی ڕەدی ئەو شوبهە و گومڕایانە دراوەتەوە کە دەیهێننەوە ئەوانەی کە گومڕان بۆی کە بڵێن پێشمەرگە موسڵمانە ئێستا بە پشتیوانی اللە تعالی دەچینە سەر پێناسەی پێشمەرگە لەبەروی باسەکەمان باسی پێشمەرگەیە بزانین پێشمەرگە کێن پێشمەرگە چین پێشمەرگە ئەو هێزە چەکدارەیە کە لە ئەندامانی حیزب و پارتە عەلمانیە نەتەوەپەرستەکان دروست بوون بۆ پارێزگاری و بەرگری کردن لە حیزبەکانیان و لە ئەو حکوومەتەی کە بە هەموویان لەسەر بنچینەی ئایینی دیموکراسی کوفری لە کوردستاندا دایان مەزراندووە پێشمەرگە هێزێکی چەکدارە لە کوردستاندا هەیە لە ئەندام و شوێنکەوتوانی حزبە عەلمانی و نەتەوە پەرستەکان دروست بوون پێشمەرگە زۆربەی زۆریان ئەندام و شوێنکەوتووی حیزبی پارتی و یەکێتین لەگەڵ ژمارەیەکی کەمتردا لە حیزبەکانی تری کوردستان ئەمە پێناسەی پێشمەرگەیە پێشمەرگە هێزێکی چەکدارە لە کوردستاندا هەن سوپایەکن بە هەزاران کەس لە کوردستاندا چەکی کردوتە شانی و ناوی لە خۆی ناوە پێشمەرگە وتمان زۆربەی زۆری پێشمەرگە سەر بە هەردوو حیزبی نەتەوە پەرستی عەلمانی لادینی پارتی وێکێتی بزانین پارتی وێکێتی کێیە پێناسەی پارتی وێکێتیش بکەین پارتی وێکێتی کێن پارتی وێکێتی دوو حیزبی ئەلمانی نەتەوە پەرستن و باوەڕیان بە جیاکردنەوەی دین لە دەوڵەت هەیە عەلمانین بانگەشە بۆ دیموکراسی کوفری دەکەن دەڵێن ئێمە دیموکراسین دژمنی سەرسەختی ئیسلام و مسلمانان ئەگەر مێژووی ڕەشی ئەم دوو حیزبە بخوێنینەوە مێژووی ڕەشی پارتی یان مێژووی ڕەشی یەکێتی دەبینین کە دژمنی سەرسەختی ئیسلام و ئەهلی ئیسلامن لەسەر بنچینەی جیاکردنەوەی دین لە دەوڵەت و دوورخستنەوەی دین لە دەسەڵات و لەسەر بنچینەی ئایینی کوفری دیموکراسی دروست بوون. ئەم دوو حیزبە خۆفرۆشی و نۆکەری بۆ هەموو کافران و هەڵگەڕاوەکانی سەر زەوی دەکەن، لە پێناو مانەوەی خۆیان و دەسەڵاتەکەیاندا و لە پێناوی چەسپاندنی دروستکردنی دەوڵەتی کوردیدا لەسەر ڕێبازی دیموکراسی کفری و دۆستایەتی لەگەڵ جولەکە و گاوردە ئەگەر بڕوانین بۆ ئەم دوو حیزبە بۆ پارتی و یەکێتی دەبینین کە خۆفرۆشن نۆکەر و بەکرێگیرا و ئەڵقە لە گوێی هەموو کافران و مرتدانی سەر زەوین لە هەر ڕێگەیەکەوە بۆیان کرابێ لە پێناوی مانەوە و وجودی خۆیاندا جاشایەتی و نۆکەری و ئەڵقە لە گوێی و بەکرێگیراویان کردووە بۆ هەموو کافرەکانی سەر زەوی بۆ دەوڵەتی ئێران بۆ دەوڵەتی تورکیا بۆ ئەمریکا بۆ حەتا بۆ ڕوسیا بۆ ڕژێمی ئەسەد لە سوریا بۆ هەر کەسێک پێیان کرابێ کردویانە لە پێناوی مانەوەی خۆیان و دەسەڵاتەکەیاندا وە بۆ دروستکردنی دەوڵەتێکی عەلمانی کفری لەسەر بنچینەی ئاینی کفری دیموکراسی پارتی و یەکێتی دۆستن لەگەڵ جولەکە و گاوردە لەگەڵ یەهود و نەسارادا و ناشی شارنەوە دۆستایەتی خۆیان لەگەڵ یەهود و نەسارادا ناشارنەوە. پارتی و یەکێتی خۆفرۆش و بەکرێگیراو و نۆکەر و ئەڵقە لە گوێی دەوڵەتی جولەکە و خاچ پەرستانی ئەمریکا و دەوڵەتی ڕافیزەی ئێرانن. هەرچییان پێکرابێت لە دژایەتی کردنی ئایینی پیرۆزی ئیسلامدا کردوویانە و، پەیوەندی خۆفرۆشی و نۆکەرییان لەگەڵ دەوڵەتی جوولەکە و دەوڵەتی ڕافیزەی ئێراندا دەگەڕێتەوە بۆ دەیان ساڵ پێش ئێستە. ئەگەر بڕوانین بۆ پارتی و یەکێتی بۆ مێژووی ڕەشی ئەم دوو حیزبە عەلمانییە نەتەوەپەرستە، دەبینین کە دەیان ساڵە پەیوەندی و عیلاقەی جاشایەتییان هەیە لەگەڵ دەوڵەتی ڕافیزەی ئێراندا. پێش دەوڵەتی ڕافیزەش لەگەڵ دەوڵەتی شادا، شای عەلمانی. وە لەگەڵ دەوڵەتی ئەمریکا و دەوڵەتی جولەکە هەر لە زەمانی مستەفا بارزانی بە هیلاکچووی تاغوتەوە هەتا ئێستە پەیوەندیان لەگەڵ ڕژێمی جولەکەدا بووە و نەبڕاوە وە لە دوای هاتنی ئەمریکای خاچپەرستەوە بۆ عێراق بەندە و نۆکەر و ئەڵقە لە گوێی متمانە پێکراوی ئەمریکا بوون پارتی وێکێتی بەندە و ئەلقە لە گوێ و نۆکەر و بەکرێگیراوی ئەمریکای خاچپەرست بوونە لەو کاتەوە و لە پێش ئەو کاتەشەوە، بەتایبەتی لە دوای ئەو کاتەوە کە ئەمریکا عێراقی داگیرکرد و ڕژێمی بەعسی کافری ڕووخاند، لەو کاتەوە پارتی و یەکێتی بوونە بە جاش و ئەڵقە لە گوێی، ئەمریکای کافر، لە یارمەتیدان و سەرخستنی ئەمریکادا هەرچییان پێکرابێت کردوویانە و هاوکار و هاوپەیمانی پارت و حیزبە ڕافیزییەکانی عێراق بوون. ئەگەر بڕوانین پارتی و یەکێتی هەر لە ئەوەڵەوە هەر لە زووەوە هەر لە دوای داگیرکردنی عێراقەوە لەلایەن ئەمریکای خاچپەرستەوە دەبینین کە پارتی وێکێتی هەردوو لایەن هاوپەیمان و هاریکار و هاوکاری حیزبە ڕافیزیەکانی عێراق بوونە بۆ دژایەتی کردنی ئەهلی سونەت و مجاهیدان و تێکۆشەرانی ئەهلی سونەت کە بەرامبەر بە ئەمریکای کافر و ڕافیزیەکانی عێراق کە دەستیان سوورە لە خوێنی مسلمانانی چەوساوەی ئەهلی سونەتدا کە بەرامبەر بەوان جیهادیان کردووە پارتی و یەکێتی یارمەتیدەر و هاوکار و هاوکاری ئەو حیزبە ڕافیزیانە بووە. لە بەرنامە و پرۆگرامی ئەم دوو حیزبەدا بە ئاشکرا ئاماژە بۆ ئەوە کراوە کە دوو حیزبی عەلمانی نەتەوەپەرستن و باوەڕیان بە جیاکردنەوەی دین لە دەوڵەت هەیە و دیموکراسی کوفریان کردووە بە ڕێبازی خۆیان ئەگەر بڕۆین پەیڕۆ پرۆگرامی پارتی یان پەیڕۆ پرۆگرامی یەکێتی بخوێنیتەوە دەبینیت کە بە ئاشکرا وتویانە کە ئێمە دوو حیزبی نەتەوە پەرستین دوو حیزبی قەومین ئەوان بە خۆیان دەڵێن نەتەوایەتی و باوەڕیان بە جیاکردنەوەی دین لە دەوڵەت هەیە پێیان وایە دینی ئیسلام نابێ حاکم بێ پێیان وایە دین ئەبێ لە دەوڵەت و لە دەسەڵات جیاواز بێ و باوەڕیان بە دیموکراسی کوفری هەیە و بە ئاشکرا دەیڵێن کە ئاینی دیموکراسی ئاینێکی دژ بە ئیسلامە هەموو بنچینەکانی پێچەوانەی بنچینە بە ڕێزەکانی ئاینی پیرۆزی ئیسلامە کە ئینشاءله لەم کتێبەدا بە باشی بۆمان ڕۆشن دەبێتەوە. وەک وتمان پێشمەرگە زۆربەی زۆریان ئەندامی ئەم دوو حیزبەن و پارێزگاری و بەرگری دەکەن بۆ مانەوە و بوونی حیزبەکانیان و ئەو حکومەتەی کە دروستیان کردووە. کە ئێستا زانیمان پارتی و یەکێتی کێن و زانیمان پێشمەرگە زۆربەی زۆریان سەر بە پارتی و یەکێتین، ئەندام و شوێنکەوتوو لایەنگرانی پارتی و یەکێتین و دەشزانین کە پێشمەرگە لە بەرگریکردندایە بۆ پارێزگاریکردن لە حیزبەکانیان و ئەو حکومەتەی کە ئەو حیزبانە لەسەر بنچینە و ئەساسی دیموکراسی کوفری دروستیان کردووە. ئێستا پێناسەی حکومەت دەکەین حکومەتی کوردستان یعنی چی؟ کێن حکومەتی کوردستان چییە؟ حکومەتی کوردستان و حکومەتە کافر و مرتدەیە کە لە دوای نەمانی دەسەڵاتی حکومەتی بەعسی کافر لە ساڵی 1412 کۆچیەوە کاتێ حیزبی بەعسی کافر لە کوردستان دا نەما هەردوو حیزبی کافر و مورتەدی عەلمانی پارتی و یەکێتی بە هەردوو لایان حکوومەتێکیان لە ساڵی هەزار و چوار سەد و سیانزە واتە هەزار و نۆ سەد و نەوەت و دوو دا دروست کرد حکوومەتێک عەلمانی کە حوکم بە قورئانی پیرۆز و بە شەریعەتی ئیسلام ناکات. پاشانیش لە ساڵانی ڕابردوودا چەندەها حیزب و پارتی مورتەدی تریان بەشدار کردووە لەو حکومەتی کوردستانەدا کە حوکم بە قورئان و سوننەت ناکات وەکو حیزبی گۆڕان و کۆمەڵ و یەکگرتوو بزوتنەوە. حکومەتی کوردستان حکومەتێکە کە کار و حوکم بە یاسا دەستکردەکان دەکات کە سەرانی کوفر و تاغوتەکان دایان ناون. ئەگەر بڕوانی بۆ ئەو یاسا و قانونانەی کە حکوومەتی کوردستان کاریان پێ ئەکات و بە زۆری چەکی دەستی پێشمەرگە بەسۆر بەسەر خەڵکییا دەی سەپێنێ دەبینین ئەو قانونە قانون دەستکردەکانە قەوانینی وەضعیە کە سەرانی کوفر و تاغوتەکان دایان ناوە حکوومەتی کوردستان کە پێشمەرگە خۆی لە پێناویدا دەدات بە کوشت ئەو حکوومەتەیە کە حەڵاڵی ئەلله و تەعالای حەرام کردووە و حەرامی اللە تعالی حەڵاڵ کردو دەبینین حکوومەتی کوردستان ئەوەی کە اللە تعالی بە حەڵاڵی داناوە ئەو بە حەرامی دەزانێ وەکو جیهادکردن لە پێناوی اللە تعالادا و بۆ گەڕانەوەی حکمی اللە تعالی بۆ ئەوی کە کەلیمەت الله هی العلیاێ بۆی کە کەلیمەت الله بەرز بێت و بڵند بێ، ئەوان پێی دەڵێن تیرۆریست و قانوونی کوفریان داناوە بۆ سزادانی هەر کەسێک کە لە پێناوی اللە تعالادا جیهاد بکا و حەرامی اللە تعالایان حەڵاڵ کردووە اللە تعالا اللە تعالا عەرەقی حەرام کردووە ئەمان حەڵاڵیان کردووە و و ئیجازە و ڕێگە دەدەن بەو کەسانی کە دوکانی عراق فرۆشی دادەنن و جێگەی تایبەتیشیان بەو کەسانە کردوێتەوە کە بچن لەوێدا عراق بخۆنەوە پەنادەگرین بە الله تعاالە کارەکانی پێشمەرگە چین؟ پێناسی پێشمەرگەمان کرد و زانیمان پێشمەرگە لە چی پێکاتوە لە کێ پێکاتوە و پێشمەرگە پارێزگاری لە کێ دەکات ئێستا باسی کارەکانی پێشمەرگە دەکەین پێشمەرگە کاری چییە؟ وەک لە پێناسی پێشمەرگەدا باسمان کرد پێشمەرگە هێزی چەکداری هەردوو حیزبی پارتی وێکێتیە و پارێزگار و پاسەوانی ئەو حکومەتە تاغوتیەیە کە پارتی و یەکێتی و حیزبە مورتەدەکانی تری کوردستان دروستیان کردووە هەرچی کوفر و شرک هەیە و دەکرێ لە کوردستاندا بەهۆی بوونی هێزی پێشمەرگەوەی هێزی پێشمەرگە ئەو هێزە چەکدارەیە کە پارێزگاری لەو حکومەتە کافر و مرتدەی کوردستان دەکا کە حکم بە غەیری قورآانی پیرۆز دەکە ئەگەر پێشمەرگە نەبێ ئەو حکومەتە بوونی نابێ ئەو حکومەتەی کە حکوم بە قەوانینی وەضعی ئەکا ئەگەر پێشمەرگە نەبێت و پارێزگاری لێ نەکا ئەو حکومەتە لەناو ئەچێ لەلایەن موجاهیدان و تێکۆشەرانی ڕێگای اللە تعالاوە ئەو حکومەتە بە زوویی لەناو ئەچێ بەڵام پێشمەرگەی لە دین دەرچوو بە چەکەکانی دەستیان و بە گیانیان پارێزگاری و دیفاع ئەکەن لە مانەوەی ئەو حکومەتە کافر و مورتەدەدە. کەواتە لە کارەکانی پێشمەرگە ئەوەیە کە پارێزگاری لە حکوومەتی عەلمانی و کافری کوردستان دەکات. لە کارەکانی پێشمەرگە سەرخستن و بەرگری کردنە لە کۆمەڵی کافری یەزیدی شەیتانپەرست لە کوردستاندا. لە کوردستاندا وە لە عێراقدا شەیتان پەرست هەن بە ئاشکرا شەیتان ئەپەرستن پێیان ئەوترێ یەزیدی لە کارەکانی پێشمەرگە ئەوەیە کە خۆیان دەدەن بە کوشت لە پێناوی پارێزگاریکردن و پاراستنی ئەو شەیتان پەرستانەدا وەکو دەیبینین خۆیان بە ئاشکرا بانگەشە بۆەوە دەکەن و دەڵێن و شانازی پێوە دەکەن کە پارێزگاریان کردووە و شەڕیان کردووە و دیفاعیان کردووە لە پاراستنی کێدا؟ لە پاراستنی شەیتان پەرستەکاندا و لە شاری دهۆک یان لە نزیک شاری دهۆک مەعبەدێکیانەیە شەیتان پەرستەکان بە ناوی مەعبەدی لالش لەو جێگەیەدا شەیتان دەپەرستن کە ئەوە جێگەی سەرەکییانە و پارێزگاری لەکەن و خۆیشیان لە پێناویانە دەدەن بە کوشت واتە پێشمەرگە خۆی لە پێناوی ئەوانە دەدات بە کوشت وەک وتمان پێشمەرگە لە پێناوی مانەوەی حکمی کوفری حکوومەتی کوردستاندا جەنگ دەکات و کوشتار دەکات و خۆی دەدا بەکوشت ئەمە لە کارەکانی پێشمەرگێ و پێشمەرگە لە جەنگی بەردەوامدایە لە بەرامبەر مسلمانانی موحید و خۆشەویستانی ئەله و تعاالە موحیدەکان لە کوردستاندا داوای ئەوە دەکەن کە حوکم حوکمی ئەڵڵا بێ، زەوی زەوی ئەڵڵایە و دەبێ حوکمیش حوکمی ئەڵڵا بێ، بە قورئانی پیرۆز حوکم بکرێ کە وتە شرینەکانی ئەڵڵا و تەعالایە. بەڵام پێشمەرگەی کافر جەنگ دەکات و موسڵمانانی چەوساوە شەهید دەکات و و ڕێگری دەکا لە بەرامبەر دەعوە و بانگەوازی تەوحیددا و دەڵێ دەبێ حکم حکمی عەلمانیەت بێ لە کوردستاندا. موحیدەکان داوای ئەوە دەکەن کە زەوی زەوی اللە تعالیە و دەبێت حوکمی اللە تعالی لەسەر بکرێت، لەبەرامبەر دا پێشمەرگەی مورتەد دەڵێ حوکم دەبێت حوکمی شەیتان بێت و شەیتان پەرستەکانیش زۆر بە ئازادانە لە کوردستان دا شەیتان بپەرستن. پێشمەرگە دەستیان سورە بە خوێنی هەزاران موسوڵمانی چەوساوە و ژێردەستە کە لەلایەن پێشمەرگەی کافرەوە شەهید کراون بە بێ ئەوەی هیچ تاوانێکیان کردبێت. تەنها ئەوەندەیان وتووە کە پەروەردگاری ئێمە اللە تعالیە هیچ تاوانێکیان نەکردووە ئەو مسلمانانەی کە ئازار دەدرێن و دەچەوسێنرێنەوە لەلایەن پێشمەرگی کافر و مرتدەوە و زیندانەکانیان لێپڕ کردوون هیچ تاوانێکیان نەکردووە تەنها و تەنها وتویانە پەروەردگاری ئێمە ئەللایە حکم ئەبێ حکمی ئەلله و تعالا بێ و سەدان موسڵمانی موەحیدیان لە کورد و عەرەب ڕاپێچی زیندانەکانیان کردووە کە ژمارەیەکی زۆر لەو زیندانیانە ساڵانێکی زۆر دوور و درێژە بێ سەروشوێنن. ئەمە کارەکانی پێشمەرگە بوو کە باسمان کرد. پێشمەرگە بە چەکی دەستیان پارێزگاری لە حکوومەتێک ئەکەن کە ئەو حکوومەتە حوکم بە قورئان ناکات. ئێستا ئەچینە سەر حوکمی شەرعی پێشمەرگە. لە شەریعەتی پیرۆزی ئیسلامە لە ئایینی پیرۆزی ئیسلامە پێشمەرگە حوکمی چییە؟ پێشمەرگە و ئەو حیزب و پارتانەی کە پێشمەرگەیان دروست کردووە و ئەو حکومەتەی کە پێشمەرگە پارێزگاری لێ دەکات و سەری دەخات و هەر کەسێک یارمەتی پێشمەرگە بدات و خۆشی بوێن هەموو ئەوانە دانە دانە کافر و مورتەد و هەڵگەڕاوەن و کوفر و ڕیددە و هەڵگەڕانەوەکەشیان بۆ هەموو موسڵمانێکی موحید حەڵاڵە بەڵکو واجبە بە پێی توانای کە هەڵسێ بە کوشتنی پێشمەرگە و بردنی ماڵەکەی بە غەنیمەت. ئەم حوکمە شەرعیە تەنها پێشمەرگە و حیزب و پارتە عەلمانیەکان و حکومەتی کوفری کوردستان ناگرێتەوە، بەڵکو هەموو ئەو مەلا دین فرۆش و حیزب و کۆمەڵە بە ناو ئیسلامیانەش دەگرێتەوە کە یارمەتی و هاریکاری پێشمەرگە و حکومەتی کوردستانیان کردووە. ئەم حوکمە شەرعیە کە وتمان پێشمەرگە علی التعین کافرن دانە دانەیان کافرن بە تەعین کافرن تەنها فقط پێشمەرگە ناگرێتەوە لەگەڵ حەزبە عەلمانیەکاندا تەنها پێشمەرگە ناگرێتەوە لەگەڵ حیزب و پارتە عەلمانیەکانی تردا بەڵکو هەموو ئەو مەلادین فرۆش و ئەو حیزبە بەناو ئیسلامیانەش دەگرێتەوە و هەموو ئەو مەدخەلیانەش دەگرێتەوە کە یارمەتی دەر و هاریکاری پێشمەرگەی کافر و مرتد و حکوومەتی کافر و مرتدی کوردستان. وە ئەم حوکمە شەرعیە هەر کەسێکی تریش دەگرێتەوە کە خۆشەویستی و لایەنگری بۆ پێشمەرگەی کافر و مرتد هەبێت کە خۆشەویستی و لایەنگری بۆ پێشمەرگەی کافر و مرتد هەبێت ئەمە حکمی شەرعی پێشمەرگە بوو لە شەریعەتی پیرۆزی ئیسلامدا ئێستا بە پشتیوانی اللە تعالی دەست دەکەین بە هێنانەوەی بەڵگە شەرعیەکان لە قورئانی پیرۆز و لە سوننەتی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان و صلی اللە علیه وسلم و لە ئیجماعی صحابە بەڕێزەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم لەسەر تەکفیرکردنی دانە دانە و بە تەعینی پێشمەرگە کافر و مرتدەکان و و هەر کەس و لایەن و حیزبێک کە یارمەتی پێشمەرگە بدات و سەرکەوتنی پێشمەرگەی پێ خۆش بێت. بەڵگە شەرعیەکان لە قورئان و سوننەت و ئیجماع لەسەر کافری و مورتەد بوونی پێشمەرگە و هەموو ئەو حیزب و پارت و لایەن و مەلا و کەسانەی کە یارمەتیدەر و هاریکار و لایەنگری پێشمەرگەن و خۆشەویستیان بۆیان هەیە. یەکەم، لە قورئانی پیرۆزدا، یەکەم، اللە تعالی دەفەرموێ. الذین آمنوا یقاتلون فی سبیل اللە والذین کفروا یقاتلون فی سبیل الطاغوت فقاتلوا اولیاء الشیطان ان کید الشیطان کان ضعیفا لە سورەی پیرۆزی النساء لە ئایەی 76 واتە ئەوانەی کە ئیمانیان هێناوە لە پێناوی اللە تعالیدا دەجەنگن و کوشتار دەکەن و ئەوانەش کە کافرن لە پێناوی طاغوتدا کوشتار و جەنگ دەکەن بکوژن دۆست و خۆشەویستانی شەیتان بەڕاستی فێڵ و تەڵەکەی شەیتان بێ هێزە پێشمەرگەی کافر و مرتەد ئیماندار نین و هیچ کاتێکیش نیان و تۆ ئێمە لە پێناوی ئەلله و تعالادا کوشتار و جەنگ دەکەین بەڵکو بۆ خۆیان دەڵێن ئێمە لە پێناوی پارێزگاریکردنی کوردستان و حکوومەتی کوردستاندا جەنگ و کوشتار دەکەین و وەک وتیشمان و بۆمان ڕۆشن بووە لە سەرەتادا حکوومەتی کوردستان حوکم بە قورئانی پیرۆز ناکات بەڵکوو حوکم بە یاسا دەستکردەکان دەکات و بە قەوانینی وەضعی کەواتە ئەو حکومەتە کە حوکم بە قورئانی پیرۆز ناکا ئەو حکومەتە تاغوتە و پێشمەرگەش لە پێناوی پاراستن و بەرگریکردن لەو حکومەتەدا خۆی دەدا بە کوشت کەواتە پێشمەرگە لە پێناوی تاغوتدا کوشتار دەکا. وە اللە تعالی دەفەرمێ هەر کەسێک لە پێناوی طاغوتدا کوشتار بکا کافرە، والذین کفروا یقاتلون فی سبیل الطاغوت، اللە تعالی فەرمێ وە ئەوانەی کە کافرن لە پێناوی طاغوتدا کوشتار دەکەن فقاتلوا اولیاء الشیطان بکوژن دۆستانی شەیطان ان کید الشیطان کان ضعیفا بەڕاستی فێڵ و تەڵەکەی شەیطان بێ هێزە. وەک باسمان کرد پێشمەرگە دۆستی شەیتانن و دۆستی شەیتان پەرستەکانن، ئەوەتا لە پێناوی شەیتان پەرستەکاندا خۆیان دەدەن بە کوشت، ئەوەتا دەبینین لە پێناوی شەیتان پەرستەکاندا خۆیان دەدەن بە کوشت و جەنگ و کوشتاری موحیدانی مسوڵمانی دەوڵەتی ئیسلام دەکەن. گومانی تێدا نییە کە پێشمەرگە باوەڕدار نین و لە پێناوی ئەلله و تەعالا و بەرزکردنەوەی ناوی ئەلله و تەعالادا جەنگ و کوشتار ناکەن بەڵکو پێشمەرگە کۆمەڵێکی کافر و مرتد و هەڵگەڕاون کە لە پێناوی تاغوت و ڕێبازی کوفریدا جەنگ و کوشتار دەکەن پێشمەرگە سەرباز و تێکۆشەری ڕێگەی ئەلله و تەعالا نین و هیچ کاتێکیش خۆیان وایان نەوتووە تا ئێستا کەس نەیبیستووە پێشمەرگە بێت بڵێ من لە پێناوی اللە تعالادا کوشتار دەکەم وە حەتا ئەگەر واش بڵێن کارەکانیان قسەکەیان بە درۆ دەخاتەوە چونکە لە پێناوی اللە تعالادا کوشتار ناکەن کەسانێک لە پێناوی اللە تعالادا کوشتار دەکەن کە ئەگەر حکومەتێکیان کەوتە دەست یان حکومێکیان کەوتە دەست بە قورآانی پیرۆز حکومەکەن بە سنەتی پاک و بێگەردی ڕسول الله صلی الله عليه وسلم حکومەکەن نەک بە قانونە دەستکردەکان و یاسا دەستکردەکان کە هەڵێنجراوی بیر و فکری گەندەڵی کافر و تاغوت و مورتەدەکانە. وەک دەبینین کە پێشمەرگە لە پێناوی حکومەتێکا کوشتار دەکا کە ئەو حکومەتە بە ئاشکرا دەڵێ بە قانونە دەستکردەکان حوکم ئەکات و بە قەوانینی وەضعی بەڵکو پێشمەرگە کۆمەڵێکی کافر و مورتەد و هەڵگەڕاوەن لە پێناوی تاغوت و ڕێبازی کوفریدا کوشتار دەکەن. پێشمەرگە سەرباز و تێکۆشەری ڕێگەی اللە تعالی نین و هیچ کاتێکیش خۆیان وایان نەوتووە. پێشمەرگە کوشتار لە پێناو دروست بوونی دەوڵەتی کوفری کوردیدا دەکەن، دەوڵەتێک کە بە یاسا دەستکردەکان حوکم بکات کە تاغوتەکانیان دایان ناوە. دەڵێن ئێمە مانەوێت دەوڵەت بۆ کورد دروست کەین، بەڵام چ دەوڵەتێ؟ دەوڵەتێک کە حوکم بە قورئانی پیرۆز بکا؟ نا، دەوڵەتێک کە بە یاسا دەستکردەکان حوکم بکا، وەک دەبینین ئێستا کە عەرەقی تیا حەڵاڵ کراوە و، کە هەر شەریعەتێک کە اللە تعالی فەرزی کردووە ئەوان ڕەدی دەکەنەوە ئەو حکومەتەیان ئەوێ لە چ جێگەیەکی کوردستانە حکمی اللە تعالی بەرپا ئەکرێ لە چ جێیەکی کوردستانە حەدە شەرعەکان جێبەجێ ئەکرێ هەر کەسێکیش بێ ئەوە بکات جەنگ و قیتالی لەگەڵاکەن دەوڵەتێک کە دان بە هەموو یاسا کوفریەکانی کۆمەڵی نەتەوەیە گردوەکان دابنێت پێشمەرگەی کافر و مورتەد لە پێناوی دروست بوونی دەوڵەتی کوردیدا کوشتار دەکەن دەوڵەتێک کە ئیعتراف و دان بنێ بە هەموو یاسا کوفریەکانی ئومەم موتەحیدەدا کۆمەڵەی نەتەوە یەکگرتووەکان ئەوەی کە پێی دەڵێن کۆمەڵەی نەتەوە یەکگرتووەکان کە یاساکانی هەمووی کوفرن و دژ بە ئاینی پیرۆزی ئیسلامن ئەیانەوێت دەوڵەتێک دروستکەن کە ئومەم موتەحیدە و نەتەوەیەکگرتووەکان و ئەمریکای خاچپەرستی کافر و کافرەکانی تر دانی پیا بنێن و ئەمانیش ئەم دەوڵەتە کوفریەی ئەوانیش ئیعتراف بکا بە قانوونەکانی ئومەم موتەحیدەی کافر دەیانەوێت دەوڵەتێک دامەزرێنن کە حکم بە قورئانی پیرۆز ناکات دەوڵەتێک کە دۆست و نۆکەری ئەڵقە لە گوێی دەوڵەتی جوولەکە بن و لە پەیوەندی خۆفرۆشی دابێت لەگەڵ دەوڵەتی ڕافیزە لە ئێران و لە بەغداد. گومانی تیا نییە کە پارتی و یەکێتی و هەموو حزبە کافر و مرتدەکانی تری کوردستان لە ئەلمانەکان و لەوانش کە بە ناو بە درۆ ناوخۆیان ناو حزبی ئیسلامی هەمویان نۆکەر و ئەلقەلە گوێ و بەکرێگیراوی دەوڵەتی ڕافیزەی ئێرانن لەگەڵ ئەمریکای خاچپەرستدا. کەواتە پێشمەرگە سەربازی تاغوتن و لە پێناوی تاغوتدا کوشتار دەکەن و خۆیان بە کوشت دەدەن. کەواتە بە پێی ئەم ئایەتە قورئانێ پیرۆزە دانە دانە و یەکە یەکەی پێشمەرگە کافر و مورتەدن. لێرەدا کۆتایی بە وانە و دەرسی یەکەممان دەهێنین بە پشتیوانی اللە تعالی،